صلوات الله وسلامه عليه وعلى آله وأصحابه ومن اهتدى بهديه إلى يوم الدين أما بعد مسلمان خوشويست أمر حفدي ماج رمزانا پیغمبر عليه الصلاة والسلام لەگەڵ جیلی یەکەم کە باوەڕیان پێی هینا و ئەو ئەمانەتە گەورەیان لەسەر شانیان دانا بەر لە هەزار و چوار سەد و سی و یەک ساڵ پێش ئێستا خوای گەورە یەکەمین سەرکەوتنی پێ بەخشین لە ڕۆژێکی وەکو ئەمڕۆدا لە ساڵی دووی کۆچی خوای گەورە سبحانە هو تعالی لە یەکەم مواجەهە، لە یەکەم تاقیکردنەوەدا مسوڵمانانی بەسەر کافراندا سەرخست، ئەویش غەزای بەدری گەورە بوو. لەو ساڵەدا واتە لە ساڵی دووی کۆچیدا پێغەمبەر عەلەیه سەڵات وەسەلام پاش ئەوەی دوو ساڵ بوو هجرەت و کۆچیان کردبوو لە شاری مەککە بۆ شاری مەدینە خەبەر بۆ پێغەمبەر هات عەلەیه سەلات وەسەلام کەوا کافرەکانی قڕەیش قافلەیەکی بازرگانی گەورە لە مەکە بەرەو شام بەڕێکەوتووە پێغەمبەر عەلەیه سەلات وەسەلام داوای لە مسلمانان کرد کە خۆ ئامادە بکن بۆ ئەوەی بچن ڕێگا لەو قافلەیە بگرن بۆ چەند مەبەستێک مەبەستی پێغەمبەر عەلەیه سەلات وەسەلام چەند خاڵێک بوو یەکێ لەوانە بۆ ئەوەی لە بواری سیاسی ڕامیاری کاتێک کە ڕێگا لە قافلەکە دەگری و کاتێکەوە قافلەکە و ئەو بارەی کە پێیەتی دەکەوێتە ژێردەستی مسلمانان دیارە بە سەرکەوتنێکی گەورە بۆ مسلمانان حیساب دەکرێ لەناو قەبائیلەکان لە جەزیرەی عەرەبی ئەوە بە سەرکەوتنێکی گەورە بۆ پێغەمبەر عەلەیه الصلاة والسلام حیساب دەکرێ و شکستێکی گەورە دەبی بۆ قوڕەیشیەکان ناوباجی پێغەمبەر عەلەیه الصلاة والسلام وە هەروەها بڵاوبوونەوەی بانگەوازەکە تازەکەی کە هێناویەتی بۆ ئەم خەڵکە زیاتر لە ناو دڵی خەڵکدا جێگیر دەبی و خەڵک زیاتر پشتیوانی لێ دەکا و باوەڕی پێدەهێنن لە بواری ئابووری و اقتصادیشدا دیارە ئەو قافلەیە مەوادێکی زۆری پێ بوو، لە بواری ئیقتسادی قازانجێکی گەورە بوو بۆ مسوڵمانان، بە تایبەتی مسوڵمانە ڕەشوڕووتەکانی مەدینە، هەرچییان هەبوو لە سەروەت و سامان و ماڵ، کاتێ کە مەککەیان بەجی هێشت هەموویان بەجێ هێشتبوو. کەواتە دەستکەوتنی ئەو شتانە بۆ مسوڵمانان، ئەوەش سەرکەوتنێکی ئابووری گەورە بوو بۆ پێغەمبەر عەلەیه سەلات وەسەلام لە بواری سەربازیش لە حالەتی سەرکەوتنی پێغەمبەر عەلەیه سەلات وەسەلام و ئەم قافلە بکەویتە ژێردەستی مسلمانان دیارە ئەمەش سەرکەوتنێکی سەربازی گەورەیە لە پێش چاوی خەڵک ئەو هێز و هەیبەت و قووەتەی کەوا قوڕەیش هەیەتی دەشچێ لە پێش چاوی خەڵک سووک دەبن لە پێش چاوی خەڵک کە قوڕەیش لەو کاتەدا گەورەترین هێز بوو لە ناو جەزیرەی عەرەبی کاتێک کە شکست دەهێنن بۆ ئەوان زەرەرە و کەمیە پێغمبەر عليه سەلات وەسەلام دیارە هەموو ئەم مەبەستانەی هەبوو جا فەرمانی دا کەوا خەڵک خۆ ئامادە بکەن لە خزمەتیدا بچن لەسەر بەحر لە لێواری دەریا ڕێگا لەو قافلەیە بگرن دیارە ئەو قافلەیە بە سەرۆکایەتی ئەبو سوفیان بوو. ئەبو سوفیان یەک لە ئەشراف و گەورەکانی قوڕەیش بوو لە شاری مەککە، بەڵکو سەرکردەی هەمیان بوو. هەم زانا بوو لە شتی سەربازی و هەم هەروەها لە ناحیەی دبلۆماسی و سیاسی کابرایەکی زیرەک و لێهاتوو بوو، خەڵکانی غەیرە عەرەبی زۆر دەناسی، هەر سەفرەیە سەفەرێ بۆ شام بکرابایە زۆربەیان ئەبو سوفیان لەگەڵیان دەچوو، جا ئەم قافڵەیە وەکو باسی دەکەن دەڵێن پێ کاتبوو لە سەد بار سەد هەزار حوشتر باری لەسەر بوو. جا ئەو کاتی بزانە بارزگانیان بە قوماش و بە خۆراک دەکرد، هەندێکیان لە مەککە دەبرد بۆ شام، لە شامیش هەندێک مەوادی تریان دەهێناوە. باری هەزار حوشتریان پێ بوو. زانایانی سیرە ڕەحمەتی خوای گەورەیان لەسەر بی دەفەرموون کۆی گشتی ئەو بەرهەمەی کە پێیان بوو نزیکەی بایی پەنجا هەزار دیناری زێڕی ئەو کات بوو. دیارە پارەیەکی زۆر بووە، بازرگانییەکی زۆر بووە کە لە دەست ئەوانە بووە بردیتیان بۆ شام. ئەبوو سوفیان تەنها چل پاسەوانی لەگەڵ بوو، چل کەسی لە قوڕەیشییەکان لەگەڵ بوو، پاسەوانی ئەو قافلەیان دەکرد لە مەککە، بەرەو شام دا پێغەمبەر عەلەیه سەلات وەسەلام داوای لە خەڵکی کرد وەکو گوتمان ئامادە بن خۆیان ڕێک بێخن خۆ ئامادە بکەن بۆ ئەوەی بچن ڕێگا لەو قافلەیە بگرن دیارە لە هەمان کاتدا ئەبوو سوفیان وەکو گوتمان کابرایە شارەزا بوو لە ڕێگا و بان و لە مەسائللی سەربازی خەبەری بۆ هات، ئەویش دیارە جاسوس و پیاوی خۆی هەبووە، وەکو پێی دەلێن ئێستا ئیستتلاع لە پێشەوە خەلکی ناردووە بزانێ رێگا و بان چۆنە، خەبەری بۆ هات کە پێغەمبەر علیە الصلوە والسلام خۆی ئامادە دەکا بێ رێگا لە قافلەکە بگریتن، جا ئەویش خەبەری بۆ مەککە ناردەوە بۆ ئەوەی بەهانای بێن. ئەم قافلەیە ئەم جارە لە دەست مسلمانان و پێغەمبەر عەلەیه سەلات وەسەلام ڕزگاری بوو گەیشتنە شام پێغەمبەر عەلەیه سەلات وەسەلام بیری کردەوە ئەم جارە لە کاتی گەڕانەوەدا ڕێگایان لێ بگری. دیارە لە شام تەنها ئەو ڕێگایە هەبوو کە بە نزیک شاری مەدینەدا دەڕۆیی، دەبایە ئەو قافلە هەر بەوێدا بگەڕێتەوە، بەم سەحرایەدا، بۆیە پێغەمبەر عەلەیه الصلوە والسلام نزیکەی بیست و حەفت ڕۆژێ ئینتیزاری کرد تاکو قافلەکە گەڕاوە. ئەم جارە نیدا ی دا لە مەدینە کە مسوڵمانان خۆ ئامادە بکەن بچن ڕێگا لە قافلەکە بگرن. ئەوانەی کە لەگەڵ پێغەمبەر عەلەیه الصلاة والسلام هاتنە دەر لە ناو شاری مەدینە بۆ ڕێگاگرتن لەو قافلەیە وەکو عولەمای سیرە باسیان دەکەن لە هەندێ ڕیوایەت سێ سەد و سێزدە کەس بوونە هەندێکی تر دەفەرمونون سێ سەد و چواردە کەس بووە هەندێکی تریش دەفەرمونون سێ سەد و حەفدە کەس بووە ئەوەی کەوا ئەرجەحە مەشهورە سێ سەد و سێزدە کەس بووینە سەحابەکە ڕەزای خوا گەوریان لەسەر بی ئەوەندە لە خزمەت پێغەمبەر بوون عليه الصلاة والسلام دیسان ئەبو سوفیان کە زانی پێغەمبەر عەلەیه الصەلات وەسەلام خۆی ئامادە کردووە ڕێگایان لێ بگرێ ڕێگا لە قافرەکە بگری خەبەری بۆ مەکە نات دیارە لە مەکە لەو کاتیدا قائد و سەرپەرشتیان ئەبو جەهل بوو لەعنەتی خوای گەورەی لێدا ئەبو جەهل کاتێک کە خەبەرەکەی پێگەیشت سوپایەکی گەورەی ئامادە کرد بۆ ئەوەی بچی بەهانای ئەبو سوفیان دەڵێن جەیشی ئەبو جەهل یا سوپای ئەبو جەهل لەو ڕۆژەدا نزیکەی هەزار و سێ سەد کەس دەبوون هەزار و سێ سەد کەس سەد وراغیان پێ بوو و هەروەها ژمارەیەکی زۆر حشتر بێجگە لەو هەموو چەک و تفاقەی کە خۆیان بۆ ئامادە کرد بوو لەگەڵ خۆیان بردبوو بۆ ئەوە یارمەتی ئەبوو سوفیان بدەن دیارە داری یەکەم ئەم سوپایە کە دەرچوو تەنها بۆ ئەوە بوو قافلەکە ڕزگار بکەن هیچ مەبەستی تریان نەبوو بەڵام لە ڕێگادا پاش ئەوەی قافلەکە ڕزگاری بوو ئەبوو سوفیان بە سەلامەتی بەخۆ بە قافلەکە گەڕاوە شاری مەکە ئەبوو جەهل دیارە ئەمەش تەقدیری خوای گەورە بوو سبحانە هوەتەعالا خوای گەورە قەزاو قەدەری وا بوو کەوا ئەم مواجهەیە لە مابینی مسلمانان و کافران ڕوو بدا لەو کاتەدا لیقضی الله ئەمرا كان مفعولا وەکو خوای پەروەردگار لە فەرمیتن قەزا و قەدەری خوای گەورە ئاوا بووکەوە ئەم شتە ڕووبداتن بۆیە ئەبوو جەهل کە لەی ڕق بوو نەتانی بگەڕێتەوە، داواشی لە خەڵک کرد کەوا نەگەڕێنەوە بچن، هەرچۆنێ بی شەڕێ بکەن لەگەڵ جەیشی مسوڵمانان، لەگەڵ ئەو ڕەش و ڕووتە مسوڵمانانەی کەوا دەرچوونە لە شاری مەدینە. وەکو گوتمان ئەوان تەنها سێ سەد و سێزدە کەس بوون. زانایانی سیرە ڕەحمەتی خوای گەورەیان لەسەر بی دەفەرموون ئەوان لەو سێ سەد و سێزدە کەسە تەنها دوو وڵاخیان پێ بوو حەفتا حشتریشیان پێ بوو بەڵام دیارە جەیشی مقابل سوپای بەرامبەر مسلمانان وەکو گوتمان 1300 کەس بوون لە ڕێگادا کە هاتن بەرامبەر مسلمانان ببنەوە هەندێ مەشاکیل یا ناکۆکی کەوتە نێو جەیشی کافرەکان. لەو هەزار و سێ سەد کەسە کە هەندێکیان قوڕەیشی بوون، هەندێکیان لە قەبیلەی بەنی بەکر بوون، هەندێکیان لە قەبیلەی بەنی زەهرە بوون، بە سەرۆکایەتی ئەلئەخنەس بن شوڕەیق کە ئەمە دوژمنێکی سەرسەختی پێغەمبەر بوو عەلەیه سەلات وەسەلام. هەتا مردیش باوەڕی بە پێغەمبەر نەهینا عەلەیه الصلاة والسلام زۆر دزایەتی پێغەمبەریشی کرد عەلەیه الصلاة والسلام ئەم بەنی بەکر لەگەر بەنی زەهرا نزیکەی ژمارەیان لەو سوپایەدا سێ سەد کەس بوو پاش ئەوەی بوو بە ناکۆچیان حەزیان نەکرد بەشداری لە شەڕەکە بکەن بۆیە ئەم سێ سەد کەسە گەڕاوە گەڕاوە شاری مەککە نەچوون بۆ شەڕ لەگەڵ پێغەمبەر عەلەیه سەلات وەسەلام ئەوەی کەماوە تەنها هەزار کەس بوو بە سەرۆکایەتی ئەبوو جەهلی وەکو باسمان کرد پێغەمبەر عەلەیه سەلات وەسەلام لەگەر ئەو کەسانەی کە لەگەڵی بوو ئەو سوپایە لەگەڵی بوو بەرەو شوێنێ ڕۆیشتن کە پێی دەگۆترێ بیرەکانی بەدر ئەم بیرانە چەند بیرێکن دیارە پێشتر لە کاتی خۆی زەمان لە مێژوودا ئەوەدانی لێ هەبووە خەلکی تێدا ژیاوە بەڵام دوایی خەلکی تێدا نەماوە ئاوادانی تێدا نەماوە بریتە لە چەند بیرێک شوێنەکە پێی دەگۆترێ بەدر، مەسافەیەکی نزیک دوورە لە شاری مەدینە. پێغەمبەر عەلەیهی سەلات وەسەلام هات لەو شوێنە قۆناغی دا بەو کەسانەی کە لەگەڵی بوون ئەم سێ سەد و سێزدە کەسە. لەو کاتەدا پێغەمبەر عەلەیهی سەلات وەسەلام خەبەری بۆ هات کە قافلەکەی ئەبو سوفیان ڕزگاری بووە تازە زانیشی کە ئەبو جەهل بەو جەیش و سوپا گەورە و زۆرە بەرەو شەڕ دێتن جا پێغەمبەر عەلەیهی سەلات وەسەلام قسەی لەگەڵ مسلمانان کرد کە تازە مەسیریان وای لێ هاتووە بەرامبەر کافران شەڕ بکەن ئەوان بۆ شتێکی تر هاتن بەڵام ئێستا تووشی شتێکی تر بوون مسلمانان بۆ ئەوە هاتبوون ڕێ لە قافلەکە بگرن دەست بەسەر قافلەکە بەسەر مەوادەکان و خۆراک و ئەو شتە و پارە و پولەی کە پێیەتی بەسەر دەستی بەسەدا بگرن بەڵام ئێستا کە تووشی شەر دەبن بۆیە پێغەمبەر عليه سەلات وەسەلام بۆ ئەوەی ڕەئیان وەربگریتن لە نزیک بیرەکان دانیشتنێکی پێکردن، دانیشتنێکی دەتانین وەکو ئێستا ناوی بنێین دانیشتنێکی ڕاوێژکاری، ئیستیشارەی پێکردن، ڕاوێژی پێکردن، ویستی بزانی ئەو سوپایە ئەو خەلکەی لەگەڵیتی هەتا چەند ئامادەیە شەڕ بکا، مەعنەویاتی چەندە، دڵ و دەروونیان بەرامبەر ئەو قەزەیە کە ئێستا تووشی دەبن چۆنە ناحیەی نەفسی چۆنن بەرامبەر کافر ئێستا تووشی شەڕ دەبن جا خەڵکەکە هەندێکیان قسەیان کرد لۆ پێغەمبەر عليه سەلات وەسەلام سەحابەیە بەناوی خەبابی کوڕی مونذیر ڕەزای خوای گەورەی لەسەر بی ئەمە کابرایەکی شارەزا بوو لەبواری سەربازی هاتە پێش گوتیە پێغەمبەر عەلەیه الصلاة والسلام ئەو شوێنەی تۆ ئێستا کە قۆناغل لێ داوە ئەمە بە وەحیە خوای گەورە پێی فەرمووی یان ئەوەتە ڕەئی خۆتە چونکی خۆشەویستان هەر شتێ ئەگەر نەسی لەسەر بوو وەحی بوو چ لە قورئان چون لە سونەتی پێغەمبەر عەلەیه سەلات وەسەلام مسلمان بۆی نییە ڕاوێژی تێدا بکات تەنها ئەوەندەیە بڵێ سمعنا وعطعنا بەسەرسەر بەسەر چاو ئەمر و فەرمایشتی خوا و پێغەمبەر عليه سەلات وەسەلام بەڵام ئەگەر ڕەئی شخصی پێغەمبەری بێ عليه سەلات وەسەلام دیارە ئەوە جێی قسەکردنە بۆیە ئەو سەحابە بەڕێزە ڕەزای خوای لێ بی فەرمووی ئەم شوێنەی قۆناغت لێداوە ئەمە خوای گەورە پێی فەرمووی وەحیە یان ڕەئی خۆتە پێغەمبەر عەلەیهی سەلات وەسەلام فەرمووی ڕەئی خۆمە من وام پێچاکە لێرە بین دا سەحابەکە ڕەزای خوای گەورەی لەسەر بی بۆ پێغەمبەری عەلەیهی سەلات وەسەلام شەرح کرد کەوا چاک نییە لەو شوێنە بن جاری یەکەم بیرەکان ئەو بیرانە کە ئاوی تیا بوو لەو سەحرایە کەتبووە پێش سوپای مسلمانان یعنی ئەگەر دژمن بەهاتابایە دەگەیشتە سەر ئاوەکە ئاوەکەی لەو سەحرایە بۆ خواردن و بۆ خواردنەوە بەکاردەهینا بۆیە کابرا گوتی ڕزای خوای گەورەی لەسەربی خەباب فەرمووی وا چاکە بیرەکان بایەنە پشتە خۆمان بکەویتە دواوەمان بۆ ئەوەی کاتێ دژمن هات ئێمە لە پێش بیرەکان بێ شەڕیان لەگەڵ بکەین نەگەم بە ئاوەکە و بڕیاریشی دا بیرەکان هەتا پێیان دەکرێ پڕ بکەنەوە بۆ ئەوەی دژمن ئیسفادا لە ئاوەکە نەکە پاش ئەوەی سوپای مسلمانان ئاوی خۆیان احتیاجی خۆیان دادەنێن دا پێغەمبەر عەلەیهی سەلات وەسەلام زۆری پێخۆش بوو بەڕەئی ئەوی کرد ئەو خطەی کە ئەم سەحابە بەڕێزە داینا ڕەزای خوای گەورە لەسەربی جێبەجێی کرد پاشانەکە پێغەمبەر عليه سەلات وەسەلام حەزی لێ بۆ قسە بکەن دیارە خۆشەویستان ئەم سێسەێزدە کەسا دوو بەش بوون بەشێکیان مهاجر بوون کۆزبەرەکان بوون ئەوەی لە مەکە لە خزمەت پێغەمبەر عليه سەلات وەسەلام چوو بوونە مەدینە ئەمانە ئەوەی دەربەدەر کرابوون ڕۆیشتبوون هجرەتیان کردبوو مال و سەروەت و سامان و ئەوەی هەیان بوو مال و منال هەمان بەجیهێشت بوو ئەمە چینێک بوون پێیان دەگوتن مهاجر چینێتر ئەنسار بوون ئەوانەی کەوا یارمەتی دەری ئەوان بوون خەلکی شاری مەدینە بوون بەڵام کە ئەوان چوون جێگا و ڕێگایان بۆ کردنەوە یارمەتیاندان بە هەموو شێوەک هاوکاریان کردن ئەمانەش چینێکی تر بوون جا پێغەمبەر عەلەیهی سەلات وەسەلام حەزی لێ بوو گوێی لێ بێ قسە بکەم بزانین دەیشی مسلمانان مەعنەویاتیان چۆنە دیارە لە مهاجرەکان ئەوانەی کە لە خزمەت پێغەمبەر بوون عەلەیهی سەلات وەسەلام لە مەککە بەرەو شاری مەدینە هاتبوون دووسەیەکیان قسەیان کرد ئیمامی ئەوبەکر ڕەزای خوای گەورەی لەسەر بی ئیمامی عومەر ڕەزای خوای گەورەی لەسەر بی سەحابەیەکی تر ڕەزای خوای گەورەی لەسەر بی بە ناوی مقداد بن الاسود ئەمانە قسەیان کرد وەکو مهاجر خزمەکانی پێغەمبەری بوون عەلەیهی سەلات وەسەلام لە عەشیرەتی ئەو بوون لە بەرەبابی ئەو بوون پێغەمبەر عەلەیهی سەلات وەسەلام جێی لە ڕاگرتن قسەکانیان خۆش بوو هەموو ئامادەیان دەربڕی ئەی پێغەمبەری خوا عەلەیهی سەلات وەسەلام تۆ چ فرمایشتێک بدەی ئێمە ئامادەینە ئامادەی قوربانینە لە خزمەت جەنابت، هەرچی فەرمانمان پێ بکەی ئێمە جێ بەجێی دەکەین. پێغەمبەر عەلەیهی سەلات وەسەلام پێی خۆش بوو، بەڵام حەزی لێ بوو ئەوانەی شاری مەدینە قسە بکەن، چونکی خۆشەویستان پێغەمبەر عەلەیهی سەلات وەسەلام ئەگەر شکستی بهێنا بایە خوانەخواستە لەو غەزایە لەو شەڕە دیارە دەگەڕاوە شاری مەدینە، شاری مەدینە بێجگە ئەوەی کەوا مونافق و دووڕووی تێدابوو جوولەکەشی تێدابوو کەواتە لەوە دەترسا خوانە خواستە لە مەدینە ئەگەر گەڕانەوە شکست بێنن خەلکەکە دەست بە قسە و دیعاە و ئیشاعات بکاتن مووقفی مسلمانان لەوێن دەرێ زەعیف بیتن حەزی لێ بوو ئەو ئەنساریانە قسە بکەن ئەوانیش شتێ بڵێن پێغەمبەر عەلەیهی سڵاو سلام دڵی پێ خۆش بیتن جا گەورەکەی ئەوانیش کە ناوی سەعدی کوڕی مەعاد بوو ڕەزای خوای گەورەی لەسەر بی هات قسەی کرد لەگەڵ پێغەمبەر عەلەیهی سەلات وەسەلام لەناو ئەو کۆبوونەوە ئیستیشاریە ڕاوێژکاریە قسەی کرد فەرمیە پێغەمبەری عەلەیهی سەلات وەسەلام قسەکانی زۆر مژدە دەربوون یعنی پێغەمبەر عەلەیهی سەلات وسلام دڵی پێکراوە و پێی خۆش بوو زۆری کەیف پێهات تەئیدێک و پشتیوانێکی چاکی پێغەمبەر بوو عەلەیهی سەلات وەسەلام لەو کاتەدا گوتیە پێغەمبەری عەلەیهی سەلات وەسەلام واللەهی یا رسول اللە لەو خضت بنا هذا البحر لخضناه معك فەرمووی ئەی پێغەمبەری خوا عەلەیهی سەلات وەسەلام قەسەم بەخوا ئەگەر ئێستا کە بە پێشمان بکەوی لەو بەحرە لەو دەریایە بدەی بپەڕیتەوە ئێمە لە دوو دێن دەپەڕینەوە پێغەمبەر عەلەیهی سەلات وەسەلام دەموچاوی گەشاوە زەردەخەنەی هات زۆری پێخۆش بوو یعنی ئەوە یەکەم موازەهەیە یەکەم تاقیکردنەوەیە ئەو قسە خۆشانە بۆ پێغەمبەری عەلەیهی سەلات وەسەلام زۆرە پاشان فرموی لا نقول لك كما قال أصحاب موسى لموسى اذهب أنت وربك فقاتلا إنها هنا قاعدون ولكن نقول لك اذهب أنت وربك فقاتلا إنا معكما مقاتلون فەرمووی، ئێمە وەکی قەومی موسای سەلامی خوای گەورە لەسەربی کەوا باوەڕیان پێ هینابوو وەکی ئەوان ناڵێن، ئەوان گوتیان، موسا، بڕۆ خۆت و خوایەکەت شەڕ لەگەر کافران بکە ئەمە لێرە پاڵ دەدەینەوە ئەگەر سەرکەوتن لەگەرتیان ئەگەر ژێرش کەرتن شکستتان هینا پەیوەندیمان بە ئێوەدا نییە ئەمە لەکاتی خۆی بەنی ئیسرائیلی ئەوهایان گۆتە موسا سەلامی خوای گەورەی لەسەر بی فەرمی ئێمە ئاوات پێ دەڵێن ئەی محەممەد صلی الله عليه وسلم بڕۆ خۆت و خواکەت شەڕ بکەن ئێمەش لە خزمەت ئێوە داینە شەر دەکەین دا پێغمبەر عليه سلات وسلام دڵی مرتاح بوو زۆری پێخۆش بوو گەشاوە فەرمووی، سیرو و ئەبشرو، خۆتان ئامادە بکەن، مزێنی خوای گەورە سەرکەوتنمان پێ دەداتن. دیارە ئەوانە هەموو لە ڕۆژی شازدەی ڕەمەزان ڕوویدا. وەکو باسی دەکەن ئەو ساڵی ڕەمەزان وەکو ئێستا کە لە هاویندا بووە، لە چرکەی گەرمادا بووە، پلەی گەرما ئەو وەختی زۆر بەرز بووە، دیارە ئەم سەحرای نزیک شاری مەکە و مەدینەش پلەی گەرمای لەو کاتەدا بەرزە لە شازدەی ڕەمەزان بوو بەم شێوەیە خۆیان ئامادە کرد ڕۆژی پێنجشەممە بوو جەیشی کافرەکانیش نزیک بووە بۆ شەو دیارە بۆ بەیانی شەڕەکە ڕوویدا ڕۆژی جمعە حەفتەی ڕەمەزان شەوەکەی پێغەمبەر عەلەیه سەلات وەسەلام نەخەوت هەر لە ئێوارە تاکو بەیانی دوعای کرد لە خوای گەورە پاراوە دیارە خۆشەویستان یەکێ لەو چەکانەی مسلمان پێویستە پێی بی لە کاتی شەردا دوعایە گەورەترین چەکی مسلمان لە ئەسلحەو لە چەکی دی مادی گەورەتر چیە دوعا کردنە پارانەوەیە ڕوو لە خوا کردنە پێغەمبەریش علیە سەلات وەسەلام ئەو شەوی هەر لە ئێوارە تاک و بەیانی پەراوە لە خوای گەورە زۆر دوعای کرد هەتا ئیمامی ئەو بەکە ڕزای خوای لێبی جارێکی لەو شەوەدا یەکێ لە دارەکان کە لە ناو خێمەکە دەچوە دەرەوە بینی پێغەمبەر علیە سەلات وسلام ڕووی لە قیبلە کردووە دەستی بەرز کردوتەوە موەکانی بنهەنگری پێغەمبەر علیە سەلات وسلام بە دیار کەوتبوو سپی بوو ڕەنجی دەڵێ پێغەمبەر علیە سەلات وسلام ئەوەندە دوعای کردە پاراوە دەگریا هەتا عباکەی سەرشانی کەوتە خوارەوە ئیمام ئەبوبەکر ڕەزای خوای گەورەی لەسەر بێ عەباکەی هەڵگرتەوە لەسەر شانی پێغەمبەری داناوە صلی الله علیه وسلم فەرمووی مجێنی بێ ئەی پێغەمبەری خوا علیه سەلات وسلام خوا نەسر و سەرکەوتنت پێدەدا خۆت ماندوو مەکە یەکێ لەو دوعاانەی پێغەمبەر علیه سەلات وسلام لەو شەوەدا زۆر دەیکرد فەرمووی اللهم إن تهلك هذه العصابة ئەگەر ئەوانە سەرنەکەون فەرمووی کەس نییە بتپەرستی لەمە پاش بۆ قسەکەی پێغەمبەر عليه سەلات وەسەلام زۆر جوانە تۆ بیری لێ بکەوە دیارە پێغەمبەر عليه سەلات وەسەلام پێغەمبەری ئاخری زەمان بووە لە دوای ئەوە پێغەمبەر نییە قورآانیش پەیامی خی گەورەیە دوا پەیامە لە دوای ئەوە هیچ کتاب و پەیامێک لە ئاسماندا نابەزی ئومەتی ئیسلامیش ئاخیر ئومەتە لە دوای ئەوە کەسەکی دیکە نایەتن ڕێبازێکی تری پێوی بە خەلک برێ لە لایەن خوای گەورە لۆی هاتبی باشە ئەگەر ئەوانە ژێر بکەون شکست بێنن کەواتە لەمە و پاش چێ هەیە بانگەوازی خەلک بکا خوا بناسن ئەگەر پێغەمبەر عەلەیه السلات وەسەلام لەم شەرە شەهید بکرابایە مسلمانەکانیش نەمابوونایە ئەی ئیسلام کو دەگەیش بە ئێمە قورآن چۆن دەگەیش بە ئێمە ئەو دین و شەریعەتە چۆن دەگەیش بە خەلکی هەتا ئاخر زەمان قسەکەی پێغەمبەری عەلەیه سەلات وەسەلام دوعاکەی زۆر لە جێر خۆیەتی داخوای گەورە وەڵامی دوعاکەی داوە ئەوە بوو بۆ بەیانی ڕب العالمین وەکو باسی دەکەین نەسل سەرکەوتنی پێدان پێغەمبەر عەلەیهی سەلات وەسەلام شەو لەگەر ئیمامی ئەبوو بەکر بە خۆی چووە دەرەوە بۆ ئەوەی ئەخباری قڕیشەکان بزانی جەیشی سوپای ئەبوو جەهل بزانیتن تەماشاکە قائید و سەرکردە ئاوایە ئەگەر بۆ خوا بسولحێ یەعنی دوو کەسی بانگ نەکرد برێ کێ ئازایە کێ دەوێری کێ حەز دەکا یان بە زۆری پشت ملی دوو کەس بگری بلێ وەرە بڕۆن استطلاع بکەن تەماشا بکەن بزانن دەیشی کافران چەند کەسن زانیاری معلوماتیان لێ وەربگرن نا هەر بەخۆی بەبێ ئەوەی کەسیش بزانی لەگە ئیمامی ئەبو بەکر بە ڕەفیقاتی ئەو چوونە دەرەوە شەو بە تەنیا چوونە دەرەوە نزیک بوونەوە لە جەیشی قوڕەیشەکان پێغەمبەر عەلەیهی سەلات وەسەلام کابرایەکیان بینی شوان بوو لەو سەحرایە بەو شەوە بانجی کرد پێغەمبەر عەلەیهی سەلات وەسەلام لێی پرسی بۆ ئەوەی زانیاری لە قڕیشتەکان بزانین جەیشیان چەندە قووەتیان چەندە چ چەکێکیان پێیە ئەوەی کە گرنگ بوو بۆ پێغەمبەری عەلەیهی سەلات وەسەلام ژمارەی جەیشەکە بوو دیارە وەکو ئێستا نەبوو ئەو کات شەڕ بە رمح و بە شیر بوو یانی ئینسان لەو کاتی قیمەتی لە ئێستا گەورەتر بوو لەو شەڕەدا ئێستا هەمووی بە ئامێر و بە ئەجیزەیە شەڕ زۆر احتیمال ناکاتە سەر جەیشەکی زۆر لەوانەیە جەیشێکی کەم بەڵام چەکی زۆرتر هەبیتن تەکنەلۆجیا و علمی پێشکەوتوو بیتن لە ڕێگای ئەزیزەی متەتەور و پێشکەوتوو لەوانەیە بە سەرجەی سەچی سێقات و چارقات سەر بکەویتن بەس لەو کاتی وا نەبوو لەو کاتی شەڕ بەهێز و دەست و بازووی ئینسانی بوو دەبایە لە ڕێگای شیر و ڕمح و کەوانەکە شەڕ بکاتن کەواتە ژمارەی دوژمن زۆر گرنگە مسلمانان بزان چەندە پێغەمبەر عەلەیهی سەلات وەسەلام لێی پرسین لەو کابرا لەو شوانە ئەو جەیشەی ئەبو جەهلی چەند کەس دەبن ژمارەیان چەندە؟ کابرا گوتی نازانم پێغەمبەر علیه سەلات وەسەلام زۆر پرسیاری لێ کرد بۆ ئەوەی زانیارێک معلوماتێکی لێ دەربینیتن دوایە پێغەمبەر علیه سەلات وەسەلام لێ پرسی هەموو ڕۆژ چەند حوشتر سەر دەبڕن کابرا گوتی هەموو ڕۆژ دە حوشتر سەر دەبڕن یعنی ئەوە دەیکەنە خۆراک قسعە بۆ جەیشەکە و سوپاکەیان پێغەمبەر عەلەیهی سەلات وەسەلام تێگەیشت فەرمی ئیمامی ئەو بەکر با بڕۆین فەرمووی ئەمانە نزیکەی ژمارەیان لە 900 هەزار هەتا هەزار کەس دەبیتن چونکی هەر حشترێ لەو کاتیدا کە دەیان خوارد پێشتر ئاگاداری بوو لە ناو شاردا کە حوشترێکیان سەر دەبڕی بەشی نزیکەی نۆهەت هەتا سەد کەسی دەکرد جا پێغەمبەر عەلەیهی سەلات وەسەلام فەرمووی ژمارەیان لە نێوان نۆ سەد هەتاکو هەزار کەسدایە هاتنەوە بۆ بەیانیەکەی پێغەمبەر عەلەیهی سەلات وەسەلام جەیشەکەی ئامادە کرد دارە خۆشەویستان پێغەمبەر عەلەیهی سەلات وەسەلام بۆ هەموو حالەتێک شتی بۆ ئامادە کرد بوو کە لە مەدینە هاتە دەرەوە عەبدوڵای کوڕی ئبن مەکتوم ڕزای خی گەورەی لەسەر بی کردێ ئیمامی پێشنێز لە مزگەوت یعنی بۆ شاری مەدینە ئیمامێکی دانا هەتا لەو شەڕە دەگەڕێنەوە عەبدوڵڵا بوو بە ئیمام لە مزگەوت پێشنێژی بۆ خەڵک دەکرد. ئەبا ئومامەش ڕەزای خوای گەورەی لەسەر بیتن ئەویشی کردە سەرپەرشتیاری ئیداری کاری کارگێری حکم ئەگەر مشکلەیە شتیان هەبە خەڵک لە مەدینە مسلمانان دەچون بۆ لای ئەم سەحابە بەڕێزە ڕەزای خوای گەورەی لەسەر بی کەواتە لە ناو شاری مەدینەش ئیشەکانی ڕێگێ خست هەر ئەوها بە جی نەهێشت. جەیشەکەی مسلمانان بەیانەکەی پێغەمبەر عەلەیهی سەلات وەسەلام ئامادەی کرد. دیارە ئالای مسلمانان لەو ڕۆژیدا سپی بوو، ئالایەکی سپی بوو، دایە دەست سەحابی بەڕێز مسعبی کوڕ عومەر ڕزای خوای گەورەی لەسەر بوو. ئەو کات وابوو لە شەردا دەبایە ئالایان پێبی حتا ئەگەر جەیشەکە سوپاکە هەمویان لە ناو بچوبوونا نەدەبایە ئەو ئالایە بکەویتە سەر زەوی دەبایە هەر بەرزبی هەر شەکاوەبی هەر بەدەستیان وەبیتن ئەو کات وابوو لە شەردا نظامەکە ئاوا بوو بۆیە ئەم ئالایە دایە ژێردەستی پاڵەوانێ ناوی مصعبی کوڕ عومەیر بوو ڕەزای خوای گەورەی لەسەر بی کە ئەویش هەتا ئاخیر زۆر بە ڕێک و پێچی ئاڵاکەی گرت تا شەڕیش کۆتایی پێهات و سەرکەوتنی مسلمانانی تێدا بە دیار کەوت پێغەمبەر عەلەیهی سەلات وەسەلام جەیشەکەی کرد بە دوو بەش پێشان مەیمەنە هەبوو لەگەڵ مەیسەرا یعنی قائیدی جەیشەکە لە ناوەندە ڕۆی ئەوەی ئاڵای هەردەگرت و هەروەها هەندێک جەیشەکە سوپاکە لە لای ڕاست بوو مەیمەنە هەندێکیش لە لای چەپ بوو ئەوانەی لای ڕاست مهاجرەکان بوون ئەوانەی لە مەکە هاتبوون خزم و کەسوکارەکەی پێغەمبەر عليه سەلات وەسەلام ئەمە بە قیادە و سەرۆکایەتی ئیمامی عەلی بڕەزای خوای گەورەی لەسەر بیتن وە ئەوانەی کەوا لەلای چەپ بوون مەیسەرەکە ئەمانش ئەنساریەکان بوون دیارە بە سەرۆکایەتی مەعادی کوڕی جەبەل بوو ڕەزای خوای گەورەی لەسەر بی کە گەورەی ئەنساریەکان بوو بەڵێ خۆشەویستان جەیشی کافرانیش نزیک بۆ لە مسلمانان پێشنیوەڕۆکەی ڕۆژی جومعە حەڤدە ی مانگی ڕەمەزانی ساڵی دووی کۆچی شەڕەکە دەستی پێکرد. پێشان شەڕ وابوو خۆشەویستان دەبایە کە دوو سوپاکە بەرامبەر یەک ڕادەوەستان پێش ئەوەی لێک بدەن بەناو یەکتری وەربن شەڕ بکەن دەبایە دووسێ کەس بێتە دەرەوە ئەوە جاری لە پێش چاوی خەڵک لە مەدان شەڕ بکەن. لەو جەیشە دووسەیەک لەو جەیشە دووسەیەک شەڕیان دەکرد لەگەڵ یەک ئەو دە دوایە شەڕەکە دەستی پێ دەکرد ئوسلوبی شەڕ لەو کاتی ئاوا بوو داوایان لە پێغەمبەر کرد عەلەیه سەلات وەسەلام خەلچێ بنێرتە دەرەوە بۆ شەڕەکە پێغەمبەر عەلەیه سەلات وەسەلام سەفەکانی ڕێز دەکرد خۆشەویستان جا ئەوانەی ڕمحیان پێ بوو لە شوێنێ داینابوون، ئەوانەی تیر و کەوانیان پێ بوو لە شوێنێ، ئەوانەی دیکەش کە شەڕیان دەکرد ببوون بە دوو بەش، دیارە بەشێکیان لەسەر ئوڵاغەکان بوون، حوشترەکان، بەشێکیان بە پیادە دەڕۆیشتن، شیریان پێ بوو. پێغەمبەر عەلەیهی سەلات وەسەلام سەفەکانی هەموو ڕێز کرد، کە ڕێزی کرد دارعەسایەکی پێ بوو پێغەمبەر عەلەیهی سەلات وەسەلام ئەوەی بهاتابایە پێش لە سەفەکەی خۆی، بە دارعەساکە لە ورجی دەدا پێغەمبەر عەلەیهی سەلات وەسەلام بۆ ئەوەی بگەڕێتە دواوە سەفەکە ڕێز بکاتن ئەم دارعەسایە پێغەمبەر عەلەیهی سەلات وەسەلام حتا خۆشەویستان لە نوێژیشدا بەکاری هیناوە یاعی لە نوێژدا کە سەفەکانی ڕێز دەکرد بەم دارعەسایە ڕێزی دەکردن سەفەکانی چاک دەکرد بۆ ئەوە یەکێ لە پێشەوە نەبێ یەکێ لە دوا بێ سەفەکان ناڕێک نەبن بەم دار عەسایە هەموو جار وای دەکرد لەو کاتەدا کە سەفەکانی ڕێک دەیەخست دیارە دار عەسایەک بە زجی یەکێ لە سەحابەکان کەوت ڕزای خوای گەورەی لەسەر بی ناوی الاسود بن غەزیە بوو ڕزای خوای گەورەی لەسەر بی ئەمە سەحابەکی بەڕێزی پێغەمبەر بۆ عليه الصلاة والسلام دیارە موسڵمانان لەو وەختی جل و بەرگیشیان ئاوا نەبووە، ورگی ڕووت بوو، دارعەساکە بە ورگی کرد، ئەزیەتی پێ گەیشت. پێغەمبەر عەلەیهی سەلات وەسەلام خەریکی ئەوە بوو دەست بە شەڕ بکەن، خەریکی ئەوە بوو موسڵمانان ڕێک دێخیتن، مەعنەویاتیان بەرز بکاتەوە، قسەی بۆ دەکردن، دوعای بۆ دەکردن، ئەم سەحابە بەڕێزە هاتە دەرەوە لە سەفەکە، گوتیە پێغەمبەری عەلەیهی سەلات وەسەلام، ئەمنت ئەزیەت دا پێغەمبەر علیە سەلات وەسەلام فەرمووی چۆن فەرمووی بە دارعساکە لە ورگت دام ئەزیەتم خوارد پێغەمبەر علیە سەلات وەسەلام فەرمووی جاچی دەڵێ کابرا هاتە دەرەوە لە ناو سەفەکە گوتی دەمەوێت تۆڵەی خۆمت لێ بکەمەوە جەیشەکە واقعیان مڕما مسلمانان گوتیان ئەمە نەکا شتێکی بێ ئەدەبی بکە بەرامبەر پێغەمبەر عەلەیه سەلات وەسەلام لەو کات و لەو وەخت و کاتە ناخۆشەدا شتێ بکاتن ببیتە هۆی تەفرەقە، ناکۆکی، مشکلە لە مابەینی موسڵمانان، ئێستا ئەوان وا خەریکی ئەوەنە شەڕ دەست پێ دەکا، لەوانەیە پاش چەند لەحزەیێ، چەند دەقیقەیێک تر خەلکێ لەو دنیایە دەربچیتن، بمری، بکوژرێ، نەمینێتن. پێغەمبەر عەلەیهی سەلات وەسەلام فەرمووی باشە تۆڕەی خۆت بکەوە دارعەساکەی پێدا فەرمیە کابرا پێی فەرموو فەرموو بە دارعەساکە من چۆم لە تۆم داوە ئەزێت و تۆم داوە تۆش تۆڕە خۆت بکەوە بەس کابرا گوتی نا ئاوا نییە من زگم ڕوود بوو دەبی تۆش زگت ڕوود بکەی وەرگت ڕوود بی ئەزا تۆلە لێ دەکەمەوە پێغەمبەر علیه الصلاة والسلام دیارە لەبەر ئەوەی خۆشەویستان خوای گەورە بە ڕەحمەت بۆ ئەم خەڵکەی ناردووە لە هەموو خەڵکێ زیاتر پابەندتر بووە بە بە بڕگەکانی شریعەت بەوەی لە شریعەتی ئیسلامدا هاتووە ئەو عدالەتی پێغەمبەر عليه الصلاة والسلام هەی بووە لە شوێنی تر کەسی تر سەرکردەی تر نەی بووە نەک ئێستا هەتا دوا ڕۆژ هەتا قیامەتیش کەس ئەم عدالەتی پێغەمبەری عليه الصلاة والسلام نەبووە بۆیە زجی کۆی ڕوت کرد پێغەمبەر عەلەیهی سەلات وەسەلام فەرمووی تۆڵەی خۆت بکەوە جا کابرا نزیک بۆ لە پێغەمبەر عەلەیهی سەلات وەسەلام وا لێ نزیک بۆوە وایان زانی دار عەساکە لە ورجی دەدا بەڵام زجی پێغەمبەری عەلەیهی سەلات وەسەلام ماچ کرد لە باتی ئەوەی بە دار عەساکە لێ بداتن پێغەمبەر عەلەیهی سەلات وەسەلام فەرمووی بۆ وات کرد گوتی ئەوە تۆڵەی خۆم کردەوە فەرمووی بۆ وات کرد پێغەمبەر عەلەیهی الصلاة والسلام کابرا لە وەڵامدا ڕەزای خوای گەورە لەسەر بی فەرمووی یا رسول الله عەلەیهی الصلاة والسلام چەند دەقەیەکی تر ئێمە دەکەوینە شەڕ لەگەڵ دژمن شەر دەکەین لەوانەیە من لە دنیا دەربچم بمرم حەزم لێ بوو ئاخر لەحزە لە دنیادا پێستم بە پێستت بکەویتن پێستم بە پێستت بکەوێ حەزم لێ بوو ئەمە ئاخر لەحزەی من لە ژیاندا لە دنیادا ئاوا بیتن نەخۆشەویستان شەڕەکە دەستی پێکرد پێغەمبەر عەلەیە سەلات وەسەلام سێ پالەوانی گەورەی نات یەکەم دار بۆ مەدان لە خزمەکانی خۆی نەک ئەوانەی لی دوور بن نەک خەلکی ڕەش و ڕوود نا ئەوەی خزمی خۆی بوو لە پشتی هەموو ئامۆزای بوون مامی شەڕە گەورەکە دەستی پێکرد. جەیشی هەردوولا هاتنە ناو یەکتری بوو بە شەڕ. ماوەی چەند سەعاتێکی خایاند. خۆشەویستان، خوای گەورە سەرکەوتنی بە موسڵمانان دا. یەکەم سەرکەوتن لە مێژووی ئیسلامدا بە قسمەت موسڵمانان بوو لە غەزای بەدری گەورە. دوای ئەوەی شەڕەکە کۆتایی پێهات، چواردە موسڵمان، سەحابەی پێغەمبەر، علیه الصلاة والسلام رضای خوای گەورەیان لەسەر بی شەهید بوون لە کافرەکانیش حەفتا کەسیان لێ کوژرا و حەفتا کەسیشیان لێ بە ئەسیر گیرا ئەمە نەتیجەی شەڕەکە بوو ئەنجامی شەڕەکە بەو شێوەیە بوو یەکەم تاقیکردنەوەی مسلمانان لەگەر کافرەکان دیارە لە ناو شەڕەکەدا لە غەزاکەدا ئەم چەند سەعاتەی لە ڕۆژی جمعە حەڤدەی ڕەمەزانی ساڵی دووی کۆچی زۆر شت ڕوویدا هاتنە خوارەوەی مەلائیکەت شەڕکردنیان لە ڕیزی مسلمانان لەگەر کافران پاشانەکە بروسکەی خوای گەورە سێ بروسکەی نار یەک بۆ پێغەمبەر عليه سەلات وەسەلام یەکێ بۆ مەلائیکەتەکان سەلامی خوای گەورەیان لەسەر بی یەکێش بۆ کۆمەلی ئیمانداران مسلمانەکان پاشان لەو شەڕەدا ئەبوو جەهل لەعنەتی خوای لێدا کە قاعدی جەیشەکە بوو کوژرا بەدەستی مسلمانان ئەمانە هەموو ڕووداون لەگەر چەند شتێکی تر کە دەرەنجامی ئەم غەزایە بوو خوا بە مسلمانانی پیشاندا ئەگەر ماین ان شاء اللە تعالی لە دەرسی بەیانیدا باسیان دەکەین ئەو پەند و عبرەت و دەرسانەی لەو غەزایە وەردەگیرێ باسی ئەوانە دەکەین بەلای من ئەمە بەسەرهاتەکە بوو بە شێوەیەکی کورد جێرامانەوە ئەوەی گرنگ بی بەسەرهاتەکە نییە ئەوەی گرنگ بی دەرسەکانە پەندەکانە عیبرەتەکانە کە لێی وەرگین وئللا بەسەرهاتەکە ڕوویداوە جێرانەوەی وەکو حکایەت و چیرۆک کەس استفادەی لێ ناکە ئەگەر باسی دەرسەکان نەکەین، ئەگەر مێژووی ئەو ڕۆژی لەگەر واقعی ئێستا نەبەستینەوە، ئەگەر ئەو دەرسانەی لەو کاتی لێیان وەردەگرین ئێستاکە قازانجی لێ نەکەین، سوودی لێ وەرنەگرین، بیری لێ نەکەینەوە، لێی نەکۆڵینەوە، سەر لە نوێ ئەو کۆمەڵگەی ئێمە نەگەرێنینەوە سەر ئەو کۆمەڵگەی ئەو کاتی هەبووە مستضعف، ڕەش و ڕووت، بە پێخواسی، بە بێ هێز و تاقەت، بە بێ سلاح و چەک و تفاق، بە تایبەتی ئافرەتان ڕۆژی جمعەش باسمان کرد دیارە گوتمان مزگەوت ملکی هەموو کەسێکە ڕاستە ماڵی خی گەورەیە بەڵام ملکی هەموو مسلمانێکە کەسێکی تایبەت نییە بەرپرسبی لە مزگەوت هەمومان بەرزپرسی باسم کرد جمعەش گوتم ئەو ماوادانەی لە مزگەوتدا هەیە هەمووی ئەمانەتە چۆن ئێمە لە ماڵەوە دەیپارێزین چون ئەمانەتی خەلکی در راسپاردە دەپارێزین ئەوا دەبێ ئەمانەتی خوای گەورە سبحانه وتعالى بپارێزین خوای گەورە ئەم شتانەی لا ئێمە داناوە خەلکێ پارەی پێداوە پێوەماندی بووە خزمەتی کردووە بۆ ئەو دینە بۆ مسلمانان بۆ مزگەوت ماڵی خوا وەقفی کردووە بۆ مزگەوت بۆ ئەوەی خەڵک استفادەی لێ بکە دا هەر شتێکی لە مزگەوتدا هەیە هەر هەمووی دەستکاریکردنی ئەو شتانە تاوانە گوناحە جا ئەگەر گەورە بە خۆی بیکە ئەمە گوناحە ئەگەر مناڵیش کردی لەگەڵ گەورەکە هاتووە ئەو لێ بەرپسیارە جمعی باسمان کرد کە مناڵ دێ بۆ مزگەوت یەکەم شت لە ماڵەوە تۆ دەبی فێری بکەی ئادابی مزگەوت چۆنە گوتم دەچم بۆ سەفەرێ بۆ ماڵێ بۆ زیارەت سەردانیە چێ مناڵەکانتان فێر ناکەن چۆن دانیشن فێر دەبکرێ چۆن ئاو بخۆنەوە چۆن نان بخۆنەوە داوای چ بکەن چۆن قسە بکەن لەگەڵ مانەی ئەوەی کە دەچن خانەخوێکە چۆن هەلسوکەوت بکەن، دەستکاری شتومەکی ئەو مانە نەکەن، ئەی بۆ مزگەوت بۆ ماڵی خوا نابی هەمان ئادابیان فێر بکەین واجبە لەسەر شانمان تۆ دێ بۆ مزگەوت بۆ ئەوەی خێرت چنگ بکەویتن بۆ ئەوەی چەند پاداشتێک و خێرەکەت بۆ بنووسرێ باشە ئەگەر هات و زەڕێت لە مزگەوتدا زیانت بە مسلمانان گەیان کەواتە شەرت بۆ دەنووسرە خێرت بۆ نانووسرێت جومعەی باسمان کرد گوتمان ئاگاداری ئەو شتانە بن لە ناو مزگەوت هەیە لە لەو شوێنێ ئافرەتان کە نێژی لێ دەکەن دیارە بەڕاستی جێ شانازیە بۆ ئێمە ئەو شوێنەمان تەرخان کردووە بۆ تاعەتی ئافرەتان چ نوێژ بی، قورئان خیندن بی، زکر بی، جێ لە وتار ڕاگرتن بی، خوتبەی جومعە بی، تەراویح بی، هەر چ دەبی. شانازییە بۆ ئەو کۆمەڵگایە بۆ هەمووان. بە تایبەتی خوا خێری ئەوانە بنووسن کە بووینە سەبەبی دروست کردنی ئەو مزگەوتە، ئەوانەی بە قاعەکە ماندی بوونە، ئەوانە مەسرەفیان لێ کردیە، ئەوانە ئیشیان تێدا کردووە، ئەوانەی ئامادەیان کردووە بۆ ئەوەی ئافرەت بێ نوێژی تێدا بکا، خوا جەزای هەموویان بداتەوە بەو ڕەمەزانە. بەڵام شانازیە بۆ هەموومان من ئێستا ئەوەندەی بزانم لە شار لە هەولێر تەنها لە هەندێ مزگەوت ئەویش هەموو مزگەوت نییە قاعی ئافرەت هەیە نوێژ تێدا دەکات لە هەندێکی کەمتر هەیە نێژی تەراویحی تێدا دەکەن هەیە نوێژی جمعی تێدا دەکەی ئافرەتان بەس بۆ تەراویح تەراویحی تێدا ناکەن بەس نەمزانیە لە شاری ئێمە لە هیچ مزگەوتێ پێنج فەرزە ئافرەت بچی نوێژی جەماعەت بکە وەکو پیاو ئەمە یەکەم شوێنە لە ناوچەی ئێمە من نازانم نەمزانیوە ئەگەر هەبیش هەش بی لەوانەیە کەریب کەم بی ئەگەر بە پەنجەکانی دەست بەس من نەمبیستووە لە محافەزەی هەولێرێ شوێنێ هەبی ئافرەت بچی پێنج فەرزە نێژی تێدا بکە ئێمە ئەلحەمدللا ئێستا پێنج فەرزە ئافرەت دێن نەژەکە ئێمە دەکەن ئەم نیعمەتە گەورە بەدەست چێ دەکەویتن ئەوە شانازیە شانازی بۆ من و بۆ ئەوە بۆ هەمووان ئەوی پێی ناکرێ بێتە مزگەوتیش ئەوی خەلکی ئێرەژە با شانازی بکاتن داخوا خێری ئەو کەسە بنووسی بوویتە سەبەب ئەوەی قسەی خێری تێدا کردو ئەوەی پێوە ماندی بووە ئەوەی نەسیحەت و ئامۆژگاری خەلکی دەکاتن بۆ هەمووان خێرە مادام لێرەیە خێرەکە بۆ هەموومانە ان شاء الله تعالی ئەمە شانازیە کەواتە دەبی بیپارێزین ئاگامان لێبی ئاگاداری بین دوێنێ دیارە بەڕادەماندا بەڕادەکە کە دانراوە بۆ ئاو خواردنە بە تایبەتی ئێستا ڕەمەزانە ئینسان کە عیشا دێ بۆ نوێژ عیشا تەراویح تینووی دەبی پێویستی بە ئاوە ئەم ئافرەتە خوشکە بەڕێزانە دێن لەوێن دەرێ ئاوەکە لەوێ دەخۆنەوە معناوە قازان جوانی تایە بۆ ڕێکانیان شکاندووە چێ وای کردووە مهم نییە بەس ئێمە دەزانین گەورە وای نەکردووە هەر مناڵەکان وایان کردووە معقول نییە یەکێ گەورە بچی بۆ ڕۆکان بشتێنیتن ئەمە کە بە بەڕادەکەوەیە ئەمە ئەوە دەزانین نەخشی مسلمانی ئەوەی کە دێ نێژی بە جەماعەت دەکات لەو مشتەوایەیە ئەو ئیشە بکە ئەمە ئەوە چاک دەزانین بەڵام منالەکان ویان کردو منالەکان کەواتە دەگەڕێتەوە بۆ گەورەکان عیبەکان کەواتە گەورەکان لێ مەسئولن ئەوان دەبی ئاگاداری ئەوە بن ئاگاداری منداڵەکانیان بن چی دەکەن چۆن دەجوولێنەوە ئەو مناڵانە خوشکانی بەڕێز برایانی بەڕێز ئەوانی بۆ ئێرە ناو مزگەوتی پیاوانیش دێن ئەگەر بۆ نێژ دەیان هێنن بیان هێنن بەسەر سەر بەسەر چاو هەمومان دەبی خزمەتکاری مناڵەکان بین خزمەتکاریانین ئەو مناڵانە پیاوی دوا ڕۆژن ئەو جگەرگۆشانە دەبنە پیاوێ لە دوارۆژدا خزمەتی ئەو دینە دەکەن ئەگەر بۆ نوێژ دێن ئەمە پیرۆزە مبارەکە بەڵام ئەگەر لۆ نوێژ نایەن هەر ئەوها لەگەڵ خۆیان دەهێنن وابزانم مزگەوت نە شوێنی ڕاباردنە نە شوێنی گاڵتەکردنە نە شوێنێک کە ئینسان بێتن گارەگالی تێدا بکاتن فقبولی ناکاتن دەبی ئەدەبمان هەبی ئێستا لە ناو مزگەوت قسەیە پەیوەندی بە عیبادەت و تاعەت و ئەحوال پرسینی مسلمانان نەبی حەرامە ئەی ئەوانەی کە مناڵ دەیکەن یا ئەو شتانە وەکو دەڵێم بەڕادا زیانی پێگەیشتوە یا شتێکی تر کە قازاندی گشتی تێدا هەیە جاڕزام وایە سەر لە لوێ مناڵەکانتان تۆزێ نەسیحەتیان بکەن ئامۆژگاریان بکەن پێیان بڵێن تێیان بگەێنن پێیان بگەیەنن ئاداب چۆنە، هاتنی چۆنە، دەستکاریکردنی شت. هەر ئافرەتێ دێ با مناڵەکە لە تەنیشتە خۆی، لە سەفی خۆی ڕابگریتن، لەگەڵ ئەو با نوێژ بکاتن. هیچ مانع نییە. نوێژ ناکاتن، بچووکە، نازانی، با لە شوێنێ لە تەنیشتە خۆی ڕایبگریتن، دایبنێ با دابنیشیتن. بەڵام ئاگاداری بی چی دەکات، دێتە دەرەوە دەجولێتن، ئەمە ئەو لێی بەرپسیارە هەروەکو برایانیش لە مزگەوت لێی بەرپسیارن جا چ لەگەر پیاوان دێن چ لەگەر ئافرەت دێن ئەو مناڵە گەورەکان لێ بەرپسیارن بۆیە ئێستا بە ڕادەکە کەلکی بەکارهێنان نەهاتووە داوام لەو خوشکانەیە ئەگەر ئێوارە بۆ نێژ دێن لەمە دوا خۆیان ئاو لەگەڵ خۆیان بینن وەکو لێرە لە ناو مزگەوتی پیاوان برایان دیارە هەرەکێ دەبەیە ئاو لەگەڵ خۆ دەینیتن بەرادەکە کەلکی ئەوە نەماوە بەکار بێتن ئیستفادەی لێ ناکرێت تا چا دەکرێتەوە جاجارەکی دیکە دووپاتی دەکەمەوە دە جاری دەڵێمەوە ئامۆژگاریان بکەن نەسیحەتیان بکەن خێرتان دەگاتێ پارێزگاری پاراستنی شتی مزگەوت بکەن وەسلام عیکم و رححمت اللهی وبرکاتون